ماوەی چەند شەو و ڕۆژێ سەبارەت بە ئاشتی قسەم لەگەڵ ئازیرۆدا کرد و چەند جارێک ئەو وەکو مامەڵەچیە سریانەکان یەخەی دادڕی و ئەیناڵاند و ئەیوت فیرعەون بەتەمایە فریۆم بدات و کوڕەکەم لە پاشایەتی سووریا بێبەش بکە جارێکیش من بە تووڕەیەوە لە خێمەکەی ئەو هاتمە دەرەوە وام نیشاندا کە بە تەمای گەڕانەوەم و وەڵامم نات کە کەژاوەیەک و دەستێک سەربازم بۆ گەڕانەوە بداتێ کە پاسەوانیم لێ بکەن ئازیرۆ منی بۆ خێمەکەی خۆی بانگهێش کرد و دیسان و گفتوگۆکانمان دەستی پێکردەوە و من هەستمەکرد کە تێپەڕێنی کات بە سوودی فیرعەونە چونکە هەر ڕۆژێک کە تێپەڕی لە ناو ئۆردوگاکەی ئازیرۆدا ناکۆکی لە نێوان ئەفسەرەکانی هاتی و ئەفسەرەکانی ئامورۆ زیادیە کرد و ئەفسەرەکانی هاتی پلەدارەکانی سوپای ئازیرۆیان بە بەندەی خۆیانە زانی و ئەیانوت ئەگەر ئێمە نەبووینایە ئێوە نەتانەتوانی سوریا داگیر بکەن هەروەها ئەیانوت سوریا ئەبێ بۆ ئێمە بێت نەک ئێوە. لە ناو سوریاشدا ناکۆکی لە نێوان ئازیرۆ و دەسەڵاتدارانی تردا دەستی پیاکردبوو، پاشاکانی تری سوریا ئیرەییان بە دەسەڵات و شانسی ئازیرۆ ئەهات و نایانەویست ملکەچی بن. ئازیرۆ پێشنیاری کرد کە لەبەرئەوەی لە نێوان ئەو و فیرعەوندا بۆ گرێدانی ئاشتی جگە لە ناوچەی غەزە ناکۆکیەکی وەها نیە، بارودۆخی غەزە بە شێوەیەک دابنرێ کە شورەی شاری غەزە تێکبدرێ، پاشان لەلایەن ئازیرۆوە پاشایەک بۆ غەزە دابنرێ، بەڵام ئەم پاشایە بە هاوکاری ڕاوێشکارێ لەلایەن فرعونەوە دەستنیشانەکرێ لە غەزەدا پاشایەتەکات و کەشتەکانی میسر بەبێ باجدان دێنە ناو غەزە و بازرگانە میسرەکانیش بازادی لەوێدا بازرگانیەکەن من تێگەیشتم کە مەبەست یا زیرۆ لەم پێشنیارە ئەوەیە کە بە پیلانێ غەزە لە ژێر دەستی میسردا دەربکات و هەروەها کاتێک کە شوورەی غەزیان وێران کرد ئیتر بایەخی سەربازیە و ناوچەیە لە ناوەچێت و چیتر لە ڕووی جەنگیەوە بۆ میسر گرنگی نابێ من ئەم ڕێگا چارەیەم ڕەت کردەوە و وەک ڕابردوو بێدەسەڵاتیم نواندووتم فیرعەون لە غەزەدا بە هیچ شێوەک دەسەڵات و کاریگەرێتی نییە کە بتوانێ شوورەی شارەکە بڕوخێنێ یان ڕاوێژکارێ بۆ پاشای غەزە دابنێ کە ئەبوایە لەلایەن ئەوەوە هەڵبژێردرایە ئازیرۆ لەم خۆجێلکردنە ئەوەندە توڕە بوو کە منی لە خێمەکەی خۆی دەرکرد و من ویستم بگەڕێمەوە بەڵام ئەو دیسانەوە ڕێگەی نەدام بەبێ ئەوەی کە بڕیاری کۆتایی خۆیم لەمەڕ ئاشتیەوە پێ ڕابگەنێ من چەند ڕۆژێکی تر لە ئۆردوگاکەی ئەودا مامەوە و کاتەکانی خۆمم لە چارەسەری نەخۆشەکان و بریندارەکان بەسەر برد و بە تایبەت لە چارەسەرکردنی ئەو ژنانەی کە لەلایەن ئەفسەرەکانی هاتیەوە ئازار درابوون و هەندێ لەوانەش کە ئەمزانی ئەمرن تریاکم دەرخواردیانەدا بۆ ئەوەی بەبێ هەستکردن بە ئازار لە خەوێکی خۆش و لەزەت بەخشدا گیان بسپێرن و لە ئەشکەنجەیە و ژیانە ئاسوودە ببن و لە نێوان ئەو دەرمانانی کە لە میسردا بەکارەهێنرێت هیچ کامێکیان لە تریاک بێ ئازارتر نین چونکە تەنها تریاک و پێکهێنەرەکانیەتی کە لە کاتی نووسندا مرۆڤ بۆ جیهانی ترابن بۆیە تریاک هەرگیز نابێت لەبەردەست ژن و گەنجەکان و کەسانەدا دابنرێن کە لەوانەیە بەهۆی تووڕێ یان نائومێدیەوە بڕیاری خۆکوشتنەدەن جگە لە چارەسەری نەخۆش و بریندارەکان و ئاسوودەکردنی هەندێک لە ژنەکان لەو ئازارەی کە هەیان بوو لەو ڕۆژەدا کە من لە ئۆردوگای ئازیرۆ بووم، هەندێ لە گیراوە میسریەکانم کڕیەوە و ئازادم کردن. شەوێکی دوو کەس هەوڵیان دا ئازیرۆ بکوژن و ئازیرۆ یەکێک لەوانی کوشت و ئەوەی تریان بە دەستی کوڕە بچوکەکەی بریندار کرا. ڕۆژی دوایی ئازیرۆ منی بانگ کرد و لە پاش ئەوەی کە لە سەرەتادا کەمێ گرژی نوان، وتی من ئامادەم کە لەگەڵ فیرعەوندا ئاشتی بکەم. پەیمانی ئاشتی هەر لەو ڕۆژەدا لە نێوان فیرعەونی میسر لە لایەک و ئازیرۆ و پاشاکانی تری سووریا لە لایەکی ترەوە بەسرا و ئازیرۆ بە نوێنەرایەتی پاشاکانی تری سووریا پەیمانەکەی گرێدا. بەپێی ئەو پەیمانە غەززە بۆ میسر مایە و فیرعەون لە ڕووی قەڵاچۆکردنی ڕێگرەکانی غەززەوە هیچ بەڵێنێکی نەخستە سەر ئەستۆی خۆی، بەڵام ڕەزامەندی نیشاندا کە ئەسیرە میسریەکان لە ئازیرۆ بکاتەوە. لە پەیماننامەکەدا نووسرا کە ئەم پەیمانە پێویستە لە نێوان فیرعەون و ئازیرۆدا کاری پێبکرێ و بۆ زیاتر بەردەوامی ئەو بەڵێننامەیان خستە ژێر پاڵپشتی هەزار دانە لە خوایەکانی میسر و لەوانە ئاتونەوە و هەزار دانەش لە خوایەکانی سوریا کاتێ پەیمانەکە لەسەر لەوحەکانی گڵی سوور نووسرایەوە ئازیرۆ ویستی مۆری بکات و لە کاتی مۆرکردنی لەوحەکەدا وای نیشاندا کە دڵگرانە و بەگرێدانی ئەو پەیمانە زیانێکی گەورەی لێکەوتوە و منیش کاتێک هەمۆرم لە پەیمانەکەدا یەخەم دادڕی و ناڵاندم بۆی ئازیرۆ بزانێ کە لەو پەیمانە چەند ناڕازیم کە بە زیانی میسرا بەڵام لە دەرووندا هەم من ڕازی بووم هەم ئەو. لەو کاتەدا کە من بۆ گەڕانەوەم بۆ میسر بەڕێکەوتم ئازیرۆ هەندێ دیاری دا پێم و منیش پێم وت کە لە دوای گەشتنم بۆ میسر بە یەکەمین کەشتی کە لە دوای ئاشتی بەرەو غەزە بەڕێکەوێت هەندێ دیاری بۆ ئەو و ژنەکەی و مناڵەکەی ئەنێرم و لە کاتی بەڕێکەوتن ئازیرۆ منی لە باوەش گرت و منی بە دەستی خۆی لە قەڵەم دا و من کوڕەکەیم لە باوەش گرت و ماچم کرد بەڵام هەردووکمان ئەمانزانی کە ئەو پەیمانی ئاشتی کە لە نێوان فیرعەون و ئازیرۆ بەستراوە ئەبێ هەمیشەیی بێ بە قەدەرە و خاکە ڕۆسەی کە شتەکانی لەسەر نووسراوە بێ نرخە ئازیرۆ لە ترسی هاتی ناچار بوو کە ئەو پەیمانە مۆربکات و فیرعەونیش لەبەر مکوڕبوونی خویەکەی ئاتون لەسەر ئاشتی ئەو ڕێکەوتننامەی بەست بەڵام بەردەوامی پەیمانەکە پەیوەندی بە هاتیەوە هەبوو ئەگەر هاتی لە داهاتوودا مەترسی بۆ ئازیرۆ دروست نەکردایە ئەو پەیمانەکەیشکاند و لە دژی میسر شەڕی بەرپا کرد سەر ڕای هاتی وەزعی پاشای کریتیش لە شەردا کاریگەری هەبوو چونکە ئەگەر هێزی دەریایی کرێت وازی لە پاڵپشتیکردنی میسر بهێنایە کەشتیەکانی میسر نەیانەتوانی گەنم و زێڕ و چەک بگەێننە غەزە و ئەوانەی کە لە غەزەدا ئەجەنگان ناچار خۆیان بەدەستەوەدا ئازیرۆ لە پاش بەستنی پەیمانی ئاشتی بە منی وت سوپاکەم ئیزنەدەم و پاشان دەستەیەک سەربازی لەگەڵ مندا نرد کە بمگەێننە غەزە و لەگەڵەوەشدا ئازیرۆ بەهۆی فەرماندەی ئەو دەستەیە و نامەیەکی بۆ بەرپرسی هێزەکەی خۆی لە غەزە نرد کە کۆتایی بە گەمارۆدانی غەزە بهێنن چونکە ئاشتی بەرقرار بووە کاتێ ئێمە گەیشتینە غەزە و من چاوم بە شوورەی غەزە کەوت زانیم کە بۆچی ئازیرۆ ئەوەندە مکوڕ بوو لەسەرەوەی کە غەزە داگیر بکە یان دیوارەکەی تێک بشکێت شوورەی غەزە یەکێک بوو لە دیوارە جەنگی قایمەکان و لەگەڵەوەشدا کە ماوەیەگە بوو ئەو شارە لەلایەن ئازیرۆ ئابڵوقەدرا بوو بەڵام گەمارۆ دراوەکان کە لە ڕێگەی دەریاوە ئازوقەیان پێگەشت خۆڕاگریان نواندبوو من لەبەرەوەی کە نوێنەری پاشای میسر بووم لە کاتێکدا کە لە قەدار خورماکانم لەبان سەرمەوە ڕاتەکان ویستم بچمە ناو شارەوە بەڵام لە جیاتیەوەی کە دەواازەی شارەکەم بۆ بکەنەوە بە جۆرێک تیربارانیان کردم کەوامزانی گەشتومەتە دوایین ساتەکانی ژیانم بەڵام بەر لەوەی کە لە شوورەی غەزە نزیک بینەوە سەربازەکانی ئازیرۆ کە قەلغانی گەوریان پێبوو قەڵغانەکانیان هەڵبڕی و ئێمە لە ژێریاندا خۆمان شاردەوە ئەگەر نە ئەکوژراین تەنانەت لە دوای ئەوەش کە من بەدەنگی بەرزەوە خۆم ناسان فەرماندەی بەرگری کەرانی غەزەوتی ئێمە فری و ناخۆین و بە هیچ بڕوبیان وەک دەواازەی شار ناکەینەوە و ئەگەرم پیاوە سینۆهی پزیشک و نوێنەری فیرعونە ئێمە بە سەبەتێک هەڵیەکێشینە سەر دیوارەکە. هەر ئەم کارەشیان کرد و لە کاتێکدا کە سەربازەکانی ئازیرۆ پێکەنین، منیان بە سەبەتە بەرز کردەوە و من چوومە ناو شارەکە و فەرماندەی خەباتگێڕەکانی غەززە وتی من ئەوەندە لە سریانییەکان درۆ و فریوکاریم بینیوە و بیستووە کە باوەڕ بە هیچ شتێکیان ناکەم و ئەو دەمزانیم کە بۆچی شاری غەززە تا ئەو کاتە بەرامبەر بە لەشکری ئازیرۆ بەرگری کردبوو چونکە فەرماندەی شەڕکەرەکانی ئەوێ و ئەوانەی لەگەڵیدا بوون خەڵکانێکی دلێر و خۆڕاگر و هۆشیار بوون کە نە هەڵەخڵەتان و نە لە سریانەکانی شەترسان پاشان کەشتێک منی بەرەو میسر برد و کاتێ چوینە ناونیلە و دانیشتوانی میسر زانیان کە لە سووریادا ئاشتی بەرقرار بووە زۆر خۆشحاڵ بوون لە پاش گەیشتنم بۆ مەمفیس من نیگەران بووم وەترسام کە هورم هەب لێم تووڕە بێت و بڵێت کە گرێدانی ئاشتی بە پێچەوانەی بەرژەوەندی میسرا بەڵام ئەویش دڵخۆش بوو دیار بوو کە هێزی دەریایی کریت چیتر پاڵپشتی لە کەشتەکانی میسر ناکرد و کەشتە جەنگەکان گەڕابوونەوە بۆ کریت کەواتە گەر جەنگ لە غەزەدا بەردەوام بوایە غەزە تێگەشکا چونکە چیتر هورم هەب نەیەتوانی لە ڕێگەی دەریاوە ئازوقە و چەک بۆ ئەو شارە بنێرێ هەروها کەشتە جەنگەکانی سووریاش کەشتە میسرەکانی هەڵگری چەک وازوقیان لەو کاتی کە بەرەو غەزە ڕۆشتن نقومە کرد بۆیە هورمهب لە بەرقەراری ئاشتی و مانەوەی غەزە بۆ میسر زۆر کەیفخۆش بوو، خێرا چەند کەشتییەکی ئازووقە و سەربازی بۆ یارمەتی سەربازخانەی غەزە نارد و یارمەتی پارتیزانەکانی غەزەشی دا کە لە بیابانەکاندا بوون. کاتێ کە من لە مەمفیس بووم باڵیۆزێ لە لایەن بورا بوریاشی پاشای بابلەوە گەشتە میسر و من ئەوم لە کەشتیەکەی خۆمدا جێ کردەوە و بەرەو کۆشکی فیرعەون ڕۆیشتین و لەبەر ئەوەی باڵیۆزەکەی بابل پیرەمێردێکی زانا بوو لە ڕێگادا من لەزەتم لە قسەکانی ئەو کرد کە سەبارەت بە ئەستێرەکان و چارەنووس و پێشبینی ڕووداوەکانی ئایندە بوو. باڵیۆزەکەی بابلەی وت، من مەترسیم لە هێزی هاتی هەیە کە ڕۆژ بە ڕۆژ زیا دەکات و وا بیرەکەمەوە کە لەمەو بەدوا لە ئەمڕۆ بەهێزترە بێ، بەڵام دەسەڵاتی هاتی سنوورێکی هەیە چونکە ئەستێرەناسەکانی بابل پێشبینیان کردووە کە یەک سەدەی تر دەسەڵاتی هاتی بەرەو نەمان ئەچێت و لە لای ڕۆژاوە هەندێ هۆزی سپی پێست و وەحشی بەڕێکەون و دەسەڵاتی هاتی لە ناوبەن ئەستێرە ناسەکانی بابل نیان و تۆکە لە چ مێژووێکدا هۆزە سپی پێستە کێویەکانی خۆر ئاوا بۆ لە ناوبردنی هاتی ئەکەونە ڕێ بەڵام گومانیان لە بەدی هاتنی ئەم ڕووداوە نیە من سەرم لەم موتەی سوڕما چونکەم زانی کە لە لای ڕۆژ ئاواوە جگە لە دەریا و دورگە چیتر نییە و نەمەتوانی تێبگەم کە چۆن هۆزە وەحشیەکان لەوێەوە دێن و دەسەڵاتی هاتی تێگەشکێنن بەڵام زانیم کەستێرە ناسەکانی بابل پێشببینیان ڕاستە چونکە خۆم لە بابلدا هەندێشتم لێبینی بوون کە پێی سەرسان بووم پاشان پیرەمێردەزانەکەوتی سەردەمێک کە ئێمە تایدا ئەژین هاتۆتە کۆتایی و لە پاژەوە سەردەمێکی نوێ دەست پێکات و کە خۆی نیشانی فیرعەونی میسر داوە و پێی سپاردووە کە لە میسردا یەکسانی بەرقرار بکات و جیاوازی نێوان دەوڵەمەند و هەژار لەناو ببات و ڕێگا لە شەڕکردن بگرێ کاتێکە من ئەم قسانم کرد باڵێزەکەی بابل دەستی بەڕیشی خۆی داهێنا و پاشان وتی من وا بیرەکەمەوە کە پەیدابوونی ئەم خویە یەکێک لە نیشانەکانی کۆتایی هاتنی ئەم سەردەمەیە چونکە هەرگیز هیچ کەس باوەڕێکی وەها سەرسوڕهێنەر و ترسناکی نەبیستوە و دەرکەوتنی ئەم بیرو باوەڕە بەسە بۆ لەناوبردنی ئەم سەردەمە. لەو کاتەی کە من لە کۆشکی میسر دوور بووم ژانە سەرەکەی فرعون دووبارە بووە و نیگەرانی بەسەر ڕوحیدا زاڵ بوو ئامی کاهینی گەورەی پەرزگای ئاتون بۆ ئەوی فرعون هێور بکاتەوە بڕیاری دا کە لە دوای هەڵگرتنەوەی بەروبووم لە کاتێکدا کە لافاوی نیل هەڵەسێ جەژنێکی سی ساڵە بۆ فیرعون بەرپا بکە فیرعون لە سیانزە ساڵ زیاتر پاشایەتی نەکرد بوو بەڵام قەیدی ناکرد کە جەژنی سی ساڵی بۆ بکەن چونکە لە ماوەیەک لەو پێشەوە لە میسردا بووە نەریت کە هەر کاتێ فیرعون حەز بکە ئاهەنگی جەژنی سی ساڵی خۆی بگێڕێ کاتێ من هاتمە میسرەوە بەروبوومیان هەڵەگرت و وەرزێرەکان بە بۆنەی زۆربوونی دەغڵودان لە چاوساڵانی ڕابردووە ڕازی تر بوون لەبەر ئەوە ئەڵێم ڕازی تر بوون چونکە ڕەزامەندیەکەیان بە تەواوەتی نەبوو هێشتا دەنکە گەنمەکان وەکو ڕابردوو پەڵەی پێوە بوو گون نشینەکانیش هێشتا هەر بە بێزاری و ترسەوە گەنمیان بەکارێنا کاتێ من گەڕامەوە بازرگانەکانی میسر لە پەیمانانی ئاشتی نێوان فیرعون و ئازیرۆ زۆر خۆشحاڵ بوون چونکە بەهۆی بەستنی ئەو ڕێکەوتن نامەیەوە بازرگانی میسر و سووریا دەستی پێکردەوە لە ڕووی سیاسیەوە هاتنی باڵیۆزی بابل بۆ میسر گرنگیەکی زۆری بەخۆگرت چونکە ئەو باڵیۆزە یەکێک لە خوشکەکانی بورابوریاشی پاشای خۆیانی لەگەڵ خۆی داهێنابوو کە بیکاتە هاوسەری فیرعون و ئەویست داوا لە فیرعون بکە کە کچێکی خۆی بکاتە هاوسەری بورابوریاش کچدان بە فیرعون و وەرگرتنی کچ لە ئەخناتون ئەی سلمان کە پاشای بابل نیازی ئەوەی هەیە کە لە بەرامبەر مەترسی هاتی لەگەڵ فیرعەوندا یەک بگرێ میسرەکان لە پاش ئەوەی کە بیستیان پاشای بابل داوای کچی فیرعەونی کردووە کە بیکات بە هاوسەری خۆی سەریان سوڕما چونکە بە پێی باوەڕی ئەوان خوێنی پیرۆزی ئەندامەکانی خێزانی فیرعەون نەئەبوو لەگەڵ خوێنی بیانیەکاندا تێکەڵ بێ فیرعەون لەم پێشنیارە ناڕازی نەبوو بەڵام من زانیم کە لە دڵەوە لەوەی کە کچەکەی لە میسر دوورەکەوێتەوە بۆ بابل ئەڕوا دڵگرانە چونکە فیرعەون ئەهاتەوە بیری کە چەندین جار شازادە خانمە کەم تەمەنەکانی میتانی بۆ ئەوەی ببنە هاوسەری فیرعەون ئەهاتنە میسر و لەوێدا ئەمردن و ئەترسا کە کچەکەی ئەویش لە بابلدا بمرێ کەچی لەگەڵەوەشدا فیرعەون دۆستایەتی پاشای بابلی ئەوەندە لە لا بە بایەخ بوو کە بە ئەم فیداکاریە ڕازی بوو بەڵام ئەو کچەکەی کە بووە ببوایەتە هاوسەری بورا بوریاشی پاشای بابل لەو کاتەدا دوو ساڵان بوو فیرعەون بە باڵێزی بابلی وت هەروەها هەواڵی یەکگرتنی بابل و میسر باری تەندروستی فیرعونی بەرەو باشی برد و ئەوی بۆ بەشداریکردن لە جەژنی سیەمین ساڵی پاشایەتی ئامادەکرد ئامی کاهینی گەورەی پەرستگای ئاتون بە شکۆمەندیەکی زۆرەوە ڕوانیە ئامادەکاریەکانی جەژنی سیەمین ساڵی پاشایەتی ئەخناتون و داوای لە دانیشتوانی باشووری میسر کرد کە نوێنەری خۆیان بۆ بەشداریکردن لە جەژندا بنێرن و ئەوانیش نوێنەرەکانی خۆیان بە گوێ درێژی خەددار واتە کەرەچێوی و زەڕافە ناردە ئەوێ هەندێ لە نوێنەرەکان مەیمونی بچووکیان بەدەستەوە بوو کە ئەوانیش مەیمونەکان تووتیان بەدەستەوە گرتبوو نوێنەرەکانی دانیشتوانی باشوور هەندێ بەندەیان لەگەڵدا بوو کە لەلایەن خەڵکی ئەو ناوچەیەوە بە ڕواڵەت زێڕ و شەفرە و قوتووی لە داری ئەبەنووس دروستکرا و پەڕی وشترمرغیان پێشکەشی فیرعەونە کرد بەڵام منم زانی کامی ئەو کەل و پەلەی لە خەزێنەی فیرعەون دەرکردبوو بۆ ڕواڵەت سازی دابوویە نوێنەرەکانی دانیشتوانی باشوور کە پێشکەشی فیرعەونی بکەن و خەڵکی سەبەتەی بانسەری بەندەکانیان بە یەکتر نیشانەدا کە بە دوڕ و گەوهەر جوان کرابوو ئەیانوت ئەم سەبەتانە پڕە لە زێڕ بەڵام من دڵنیا بووم کە سەبەتەکان بەتاڵ بوون فیرعەون هەستی بەم فێڵە نەکرد و وای زانی کە بەڕاستی دانیشتوانی باشوور ئەو دیاریانەیان پێشکەش بە ئەو کردووە و لە وەفاداری ئەوان و لەوەی کە خەڵکانێکی دەوڵەمەندن ئەگەر نا نەیانەتوانی ئەو دیاریانە پێشکەش بکەن خۆشحاڵ بوو بەڵام دیاریەکانی باڵیۆزی بابل ڕاستەقینە و گرانبەها بوو بە بۆنەی سیەمین ساڵی پاشایەتی فیرعەونەوە هەندێ باڵوێز لەلایەن کریت و ئازیرەوە هاتن. باڵیۆزی کریت هەندێ شووشەوات و جامی زێڕین کە بە شێوازێکی زۆر جوان نەخشێنرابوو پێشکەشی فیرعەونی کرد و چەند گۆزەی ڕۆنی ڕۆکی بەتام و بۆن خۆشیشی بۆ هێنابوو کە تەنها لە کریتدا دەزەکەوێ ئازیرۆش هەندێ دیاری ناردبوو چونکە بە هیوا بوو کە بەرامبەر بەوە فیرعەونیش دیاری بۆ بنێرێت و سەرەرای ئەوەش ئەیویست بەهۆی باڵیۆزەکەی خۆیەوە کە دیارییەکانی پێ بوو لە بارودۆخی میسر زانیاری پەیدا بکات و بزانێت کە نەخۆشی و شێتی فرعون چونکە و بیستە بووی کە فرعون شێتە تا چ ڕادێک ڕاستە لە دوای کۆتایی هاتنی مەراسیمی جەژنەکە ئەخناتون لەگەڵ دووکچەکەی خۆیدا بەرە و پەرستگای ئاتون ڕۆشت و منیش لەگەڵیدا ڕۆشتم لە پەرستگاکەدا فرعون کچەکەی خۆی لە تەنیشت باڵێزی بابلدانا و پاشان کاهینی گەورە بەپێی ڕێوڕەسمی ژن و مێردایەتی گۆزەکەی لە نێوان کچەکەی فیرعون و سەفیرەکەی بابلدا شکان کاتێک گۆزەکە شکێنرا ڕۆانیم سەفیرەکەی ئازیرۆ لەبەر پەژارە دەموچاوی ڕەشەڵگەڕا چونکە ئەو ئەیزانی کە چەمکی شکاندنی گۆزە ئەوەیە کە لەمەو بەدوا خانەوادەی پاشایەتی میسر و بابل لەگەڵ یەکتریدا هاوپەیمانە بن و ئەگەر ئازیرۆ پەلاماری میسری بدایە بابل بۆ یارمەتیدانی فیرعەون لە دژی ئازیرۆ دێتە ناو شەڕەکەوە لە پاش گۆزەشکاندن کچە مناڵەکە داچەمیە و کەرتێک لە گۆزەشکاوەکەی هەڵگرت و هەمووان ئەم بابەتیان بە شتێکی باش لە قەڵەمدا وتیان لە داهاتوودا ئەبێتە ژنێکی بەختەوەر.